بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەی محەممەد ئەی ئیماندار بڵێ پەنا دەگرم بە پەروەردگاری خەڵکی بە پادشای خەڵکی بە خودای خەڵکی لە شەڕ و خراپەی ئەوەی کە وەسوەسە و خەتەرە و خەیاڵ دەخاتە دڵەوە کە خەنناسە بریتە لەوەی کە وەسوەسە فڕێ دەداتە سینە و دڵ و دەروونی خەڵکیەوە لە جن و خەڵکی لە جنۆکە و ئادەمی زاد ئەوانەیان کە شەیتان سیفەتن